ژیانی پێغەمبەری خوا لە قورئان و فەرموودەکاندا. بە ناوی خوای بەخشندەی میهرەبان ئەڵلقەی چلوویەک ڕاوەدونانی مشریکەکان تا ناوچەی حەمڕە ئەسد بەڕێزان مەدینە غەمبارە و مسلمانان گەڕاونەتەوە و ئافرەتەکانیان بۆ شەهیدەکان دەگریان لەلایەکی تریشەوە پێغەمبەر درودی خی لەسەر بێ ترسی ئەوەی هەبوو بەهۆی ئەو شکستەوە کە ڕوبەڕووی مسلمانان بۆتەوە مشریکەکان بگەڕێنەوە و بدەن بەسەر شاری مەدینەدا چونکە هەندێک هەواڵی پێگەیشتبوو باسیان لەوە دەکرد کە گوایە مشتیکەکان دەیانەوێت بگەڕێنەوە و شاری مەدینە تاڵان بکەن و ئەوەی تای ماوە لە ناوی بەرن بۆیە پێغەمبەر درودی خی لەسەر بێ مسلمانانی هاندا تا خۆ ئامادە بکەن بۆ ڕاوە دوونانیان داوای لێکردن تەنها بەشداربووانی ئۆحد بەشداری لەم ڕاوە دوونانەدا بکەن جگە لە جابیری کوڕی عبدوڵڵاه موسڵمانان بەو هەموو برین و ماندوو بوونەوە هەموو بەڕێکەوتن تا گەیشتە ناوچەی حەمرا ئەلئەسەد کە هەشت میل واتە چواردە کیلۆمەتر دوورە لە مەدینەوە لەوێ ماوەیەک مانەوە و موشریکەکان ترسان و دەستبەرداری گەڕانەوە بوون و وردەکاری ئەم باسەش ئەهلی سیەر هێناویانە لەگەڵ ئەهلی حەدیزدا و دوای ڕێکخستنیان باسەکە بەم جۆرە دەبێت. موسای کوڕی عقبە و عروەی کوڕی زوبێر ڕزای خۆیان لەسەر بێ بە ئیسنادی خۆیان گێڕاویانەتەوە و فەرموویانە پیاوێکی خەڵکی مەکە هاتە لای پێغەمبەر درودی خۆی لەسەر بێ و پێغەمبەریش پرسیاری ئەبوو سوفیان و سوپاکەی لێکرد ئەوی شووتی دابەزیمە ناویانەوە گوێم لێیان بوو لۆمە و گازندەی یەکتریان دەکرد و هەندێکیان بە هەندێکیان دەوت هیچتان نەکرد تیژی و دڕکەکانیانتان شکاند و پاشان بەجێتان هێشتن و لە ناوتان نەبردن هێشتا هەندێک سەرانیان تیا ماوە خەڵکانتان بۆ کۆبکەنەوە لە ڕیواەتەکەی ئبن و عباسدا ڕزای خی لەسەر بێوا دەفەرمێت ئەبوو سوفیان و مشریکەکان و حودیان بەجێهێشت و بەڕێکەوتن تا گەیشتە ناوچەی ڕەوحا کە سی و شش میل لە مەدینەوە دوورە لەوێدا ئەبوو سوفیان وتی نە محەممەتان کوشت ونە ژنەکانتان لەگەڵ خۆتان هێنا خراپترین کارتان ئەنجامدا با بۆیان بگەڕێینەوە ئەم هەواڵەش گەیشتەوە پێغەمبەر درودی خی لەسەر بێ لە ڕیواەتەکەی ئایشەدا ڕزای خی لەسەر بێ دەفەرمێت دوای ئەو شکستەی بەسەر مسلماناندا هات و مشریکەکان گەڕانەوە پێغەمبەر درودی خی لەسەر بێ ترسا لەوەی بگەڕێنەوە بۆیە فەرمووی کێ خۆی تەرخان دەکات تا بە شوێن پێیاندا بڕوات با مشریکەکان بزانن کە هێشتا خاوەن گوڕ و هێزین لەوێدا حەفتا کەس خۆیان تەرخان کرد تا بە دوایاندا بڕۆن کە ئەبوو بەکر و زووەیریان لە ناودا بوون واتە ئەمان وەک پێشینەی سوپاکەی پێغەمبەر درودی خی لەسەر بێ ڕۆیشتون پاشان پێغەمبەر و پاشماوەی سوپاکە بە دوای ئەواندا هاتوون پاشان پێغەمبەر درودی خی لەسەر بێ فەرمانی بە مسوڵماناندا هەموو خۆیان ئامادە بکەن بۆ ڕاوەدونانی مشتیکان و بۆ ئەوەی کە ئەم هەواڵە بگاتەوە بە ئەوان مسلمانانیش بەو هەموو برینداریەوە ئامادە باشی خۆیان ڕاگەیاند و پێغەمبەر درودی خی لەسەر بێ فەرمووی کەس لەگەڵماندا نەیەت تەنها ئەوانەی کە لە شەڕدا بەشدار بوون عبدوڵای کوڕی ئوبەیوتی لەگەڵتاندا بێم پێغمبەر درودی خی لەسەر بێ فەرمووی نەخێر پاشان جابیری کوڕی عبدوڵە هاتووتی ئەی پێغمبەری خوا من لەگەڵتاندا هاتم بۆ بەشداربوون لە شەڕەکە بەڵام باوکم منی گەڕاندەوە و زۆر داوای لێکردم کە ئافرەتەکانمان جێ نەهێڵم ئەمەش بە هیوای ئەو شەهید بوونەی بوو کە بەدەستی هێنا و بۆ ئەوەی من بمێنمەوە تا قەرزەکانی بۆ بدەمەوە و تا ئاگام لە میراتیەکەی بێ و من پێم خۆشە ڕوو بکەیتە هەر شوێنێ منت لەگەڵدا بم ئێستاش ڕێگە نادەیت کەست لەگەڵدا بەشدار بێت تەنها ئەوانەی کە پێشتر لەگەڵتدا بەشدار بوون بۆیە داوات لێ دەکەم کە ڕێگام بدەیت تا بەشدار بم لەم ڕۆشنەدا پێغەمبەریش درودی خی لەسەر بێ ڕێگەیدا بەشداری بکات پاشان مسلمانان هەموو خۆیان ئامادە کرد و بەڕێکەوتن بەدوایاندا تا گەیشتە ناوچەی حەمرا ئەلەسەد و بیری ئەبوو عوتەیبە و مشریکەکان ئەم هەواڵیان پێگەیشت و نەگەڕانەوە ئیبن ئیسحاق ڕەحمەتی خوای لێ بێ ئەم باسە بە وردتر باس دەکات و دەفەرموێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ ڕۆژی دووشەممە و سێشەممە و چوارشەممە لەوێدا مایەوە هەر لەوێدا معبەدی کوڕی ئەبی معبەدی خوزاعی پێگەیشت لەو ڕۆژەدا خوزاعەتێک ڕابە مسلمان و مشتەکانیانەوە هەموو لایەنگر و دڵسۆزی پێغەمبەر بوون درودی خوای لەسەر بێ لە ناوچەی توهامەدا و هیچ هەواڵێکیان لێ نەدەشاردەوە مەعبەد ئەو ڕۆژە هێشتا هەر موشریک بوو بە پێغەمبەری وت درودی خوای لەسەر بێ ئەی محەممەد سوێن بەخوا زۆر دڵگران بووین بەوەی کە تووشت هات و ئەو هاوڵانت شەهید بوون و زۆر پێمان خۆش بوو کە خوا سەلامەتی کردیت لەو جەنگەدا پاشان مەعبەت پێغەمبەر درودی خی لەسەر بێ و هاوڵانی لە حەمرا ئەل ئەسد بەجێهێشت پاشان مەعبەت پێغەمبەر و هاوڵانی لە حەمرا ئەل ئەسد بەجێهێشت و بەرەو مەکە ڕۆیشت تا لە ناوچەی ڕەوحادا بە ئەبوو سوفیان و سوپاکەی گەیشت لەو کاتەدا ئەوان بڕیاری گەڕانەوەیاندا بوو ئەبوو سوفیان کە مەعبەدی بینی پێیوت چ هەواڵی ئەو ڕێگەیەت لایە ئەی مەعبەت مەعبەدیش وتی محەممەد و تێکڕای هاوڵانی دەرچوون و بە شوێنتاندا دەگەڕێن و ئەوەندەی لەگەڵدایە تا ئێستا ژمارەی ئەوەندە زۆرم نەدیوە زۆر تووڕە و بەداخن لێتان ئەوانەش لەگەڵیدا نەهاتبوون بۆ جەنگەکە هەموو پەشیمان بوون لەو کارەیان ئەوەندە لێتان بەڕقن تا ئێستا شتی وام نەدیوە ئەبوو سوفیانوتی ئەوە ئاگاد لە خۆتە دەڵێ چی؟ مەعبەدوتی سوێن بەخوا وابزانم فریا ناکەون ئێرە بەجێ بێڵن تا سەری ئەسپەکانی ئەوانت لێ دەردەکەوێت. ئەم هەواڵە ئەبوو سوفیان و سوپاکەی سارد کردەوە لە گەڕانەوە و لە ڕێدا چەند کاروانچێکی خێڵی عەبد قەیسی پێگەیشت و پێیوتن بەرەو کوێ دەچن وتیان بەرەو مەدینە ئەبوو سوفیان وتی بۆچی دەچنە ئەوێ ئەوانیش وتیان بۆ بازرگانی دەچین ئەبوو سوفیانوتی ئێوە نامەیەکی من بگەێنە محەممەد منیش چەند بارێک مێوشتان دەدەمێ گەر ئێوە هات نە بازاری عکاس ئەوانیش وتیان باشە ئەبوو سوفیان وتی گەر بە محەممەد گەیشتن پێی ڕاگەیەنن کە ئێمە بڕیارمان داوە جارێکی تر هێرشیان بهێنینەوە سەر تا پاشماوەکانیان ڕیشە کێش بکەین کاروانەکە بە ڕێکەوتن و لە ناوچەی حەمرا ئەلئەسەد بە پێغەمبەر درودی خوای لەسەر بێگەیشتن و نامەکەی ئەبوو سوفیانیان پێگەیاند پێغەمبەریش درودی خوای لەسەر بێ فەرمووی حەسبون الله و نیعمل وەکیل پاشان لە ڕۆژی چوارشەمەدا پێغەمبەر درودی خوای لەسەر بێ و هاوڵانی شکۆمەندانە گەڕانەوە ناو شاری مەدینە لە ڕیوایەتێکی زەعیفدا هاتووە کە لە گەڕانەوەدا شاعیری موشریکەکان ئەبوو عیزەی جومەحی و معاویەی کوڕی مغیرە کوژران بە دەستی مسوڵمانان ئەبوو عوبەیدە ڕزای خوای لەسەر بێ دەفەرموێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە گەڕانەوەیدا لە حەمرا ئەلئەسەدەوە پێش گەشتنەوەی بە شاری مەدینە دوانی دەستگیر کرد کە ئەوانیش معاویەی کوڕی مغیرەی کوڕی عاس لەگەڵ ئەبوو عیزەی شاعیری موشریکەکان کە لە بەدردا پێغەمبەر درودی خوای لەسەر بێ بێ بەرامبەر ئازادی کردبوو بە مەرجێک بەشداری هیچ چالاکیەک نەکات دژ بە مسوڵمانان ئەبو عزە وتی محەممەد ئازادم کە پێغەمبەریش درودی خی لەسەر بێ پێیوت نەخێر سوێن بخوا جارێکی تر دەست بە هەردوو لای سمێڵتدا ناهێنیت و بڵیت محەممەدم دووجار خەڵەتان پاشان لە ملی درا عەبدوڵڵای کوڕی ئوبەی سەرکردەی ناوداری دووڕوەکان لە یەکەم هەینی دوای جەنگی ئوحوددا ویستی نیازپاکی و لایەنگری خۆی وەک جاران دووپات بکاتەوە بۆ پێغەمبەر درودی خوای لەسەر بێ و بۆ مسوڵمانان دوای ئەوەی کەسێیەکی سوپاکەی لە گۆڕەپانی جەنگەکەدا گێڕایەوە ئیبن ئیسحاق ڕەحمەتی خوای لێ بێ دەفەرموێت عەبدوڵای کوڕی ئوبەی یەکێ بوو لە پیاوماقوڵانی تیرە و هۆزەکەی خۆی لە هەموو کۆبوونەوەی جمعەیەکدا لە ناو هەموواندا هەڵدەسا و لایەنگری و سەرخستنی خۆی بۆ پێغەمبەر درودی خوای لەسەر بێ دووپات دەکردەوە تا ئەوە بوو ئەو کارە نابەجێی ئەنجامدا لە ئەحوددا و سێیەکی سوپاکەی گەڕاندەوە لە دوای ئەوە وەک جاران دیسان ویستی لە جومعەدا هەستێت لە ناو خەڵکەکەدا و لایەنگری خۆی دووپات بکاتەوە عەبدوڵا ئەمجار کە ویستی هەستێت مسلمانان لە هەموو لاکەوە یەخەیان گرت و پێیان وت دانیشە ئەی دوژمنی خوا تۆ ئەو پیاوە نیت دوای ئەوەی ئەو کارت ئەنجامدا عبدوڵاش بەسەر خەڵکاندا هەنگاویە نابۆ چوونە دەرەوە لە مزگەوت و دەیوت ئەستاوم لایەنگری بکەم دەڵێ قسەی ناشرینم کردووە پیاوێکی ئەنساری لە دەرگای مزگەوتدا پێی گەیشت و پێیوت کوڕە بگەڕێرەوە تا پێغەمبەر داوای لێ خۆشببوونت بۆ بکات ئەویش وتی والله نامەوێت داوای لێ خۆشببوونم ناوێت بۆم بکات ئەم باسەش نزیکە لە ئاەتێکی خی گەورەوە کە لە وەصفی دوڕوەکاندا دەفەرمێت وإذا قيل لهم تعالوا يستغفر لكم رسول الله لووا رئوسهم ورئیتهم یصدون وهم مستکبرون هاوەڵانی پێغەمبەر درودی خوای لەسەر بێ هەڵوێستیان ناجۆر بوو سەبارەت بەو دووڕوانەی کە گەڕابوونەوە لە جەنگی ئوحود زەیدی کوڕی ثابت ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت کاتێک پێغەمبەر درودی خوای لەسەر بێ بەرە و ئۆحد ڕۆیشت کەسانێک لەوانەی کە لەگەڵی دابوون گەڕانەوە هاوڵانی پێغەمبەریش درودی خوای لەسەر بێ سەبارەت بەوان دوو کۆمەڵ بوون دواجار پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی ئەوە شاری طیبە واتە مەدینەیە کە پیسی فڕێدەدات وەک چۆن ئاگر ژەنگ و پیسی زیو فڕێدەدات ئبن و ئسحاق دەفەرمێت بەڕاستی ڕۆژی ئۆحد ڕۆژی توشبوون و تاقیکردنەوە و پاککردنەوە بوو خی گەورە باوەڕدارانی تیا تاقی کردەوە تایدا و دووڕوانەی کە بە زمانیان باوەڕی خۆیان ئاشکرا دەکرد و و بێ باوەڕیان لە دڵیاندا دەشاردەوە ئا لەو ڕۆژەدا خوا ئاشکرا و ڕیسوای کردن و ئەوە ڕۆژێک بوو کە خی گەورە هەندێک لە پیاوچکانی خۆی ڕێزدار کرد و پلە و پایەی شەهیدی پێبەخشین پلەی بەرزی شەهیدەکانی ئۆحود شەهیدەکانی شەڕی ئۆحود چەند تایبەتمەندێکیان هەیە لەوانەش یەکەم سەروەر و گەورەی هەموو شەهیدەکانی دنیایان تێدایە جابر ڕەزای خوای لەسەر بێ دەیگێڕێتەوە لە پێغەمبەرەوە درودی خوای لەسەر کە فەرموویەتی سەروەری هەموو شەهیدەکان لای خوای گەورە لە قیامەتدا حەمزەی کوڕی عەبدولمتەلیبە دوو شەهیدەکانی ئوحود لە ناو سکی چەند باڵندەیەکی سەوزدان دەچنە ڕووبارەکانی بەهشت و لە بەروبوومەکانی دەخۆن و دەگەڕێنەوە بۆ لای چرا ئاڵتونی هەڵواسراوەکان لە ژێر سێبەری عەرشی خوادا ابن عباس ڕزای خوای لەسەر بێ دەیگێڕێتەوە لە پێغەمبەری خواوە کە دەفەرمێت برایانتان کاتێک پێکران و شەهید کران لە ئەوحوددا خی گەورە ڕۆحەکانی کردە ناو باڵندەیەکی سەوزەوە و دەچێتە ڕووبارەکانی بەهشت و لە میوەی درەختەکانی دەخوات و دەگەڕێتەوە بۆ لای چرا ئاڵتونی هەڵواسراوەکانی ژێر سێبەری عرش شەهیدەکان کە ئەو جێگە و خواردن و خواردنەوە باشەیان دی وتیان خۆزگە برایانمان دەیانزانی کە خوای گەورە چی بۆ کردوین تا کۆڵ نەدەن لە خەباتکردن و نەبەزن لە کاتی جەنگدا کێ بە برایانمان ڕادەگەیەنێت کە ئێمە لە بەهشتین و ڕۆزیمان پێدەدرێت خی گەورەش فەرمووی من لە جیاتی ئێوە پێیان ڕادەگەیەنم اینجا خی گەورە و ئاەتی دابەزاند بۆ سەر پێغەمبەرەکەی درودی خی لەسەر بێ کە دەفەرمێت دەردەچێت بە ناو بەهەشدا بۆ هەر جێگەیەک کە ویستی لێبێت پاشان دەگەڕێتەوە بۆ لای ئەو چرایانە خی گەورە پێی فەرمونون ئارەزوتان لە چ شتێک هەیە ئەوانی ژووتیان ئارەزومان لە چ شتێک هەبێت ئێمە دەچین بە ناو بەهشدا بۆ ئەو جێگەی کە خۆمان ویسمان لێتی خی گەورە دەفەرمێت داوام لێ بکەن چیتان دەوێت سێجار بەم جۆرە پرسیاری لێکردن ئەوانیش زانیان کە وازیان لێ ناهێنرێت تا داوا نەکەن بۆیە وتیان خوددایە دەمانەوێت ڕۆحەکانمان بگەڕێتەوە ناو لاشەکانمان تا جارێکی تر لە پێناوی تۆدا بکوژدەین کە بینرا ئەوان هیچ پێویستیەکیان نییە و تەنها ئەو داوایەیان هەیە وازیان لێهێنرا کەوابوو ئەم پۆلە شەهیدەی ئوحود لە ناو بەهشتان بەڵام سەرجەم شەهیدەکانی تری مسوڵمانان لە قەراغی ڕوبارێکن لای دەرگای بەهەشت عبدوڵای کوڕی عمر ڕزای خوای لەسەر بێ دەیگەڕێتەوە لە پێغمبەرۆ درودی خوای لەسەر کە فەرموویەتی شەهیدەکان لە قەراخ ڕوبارێکدان لە دەرگای بەهشت لە گومەتێکی سەوزدان ڕۆزیان بۆ دەهێنرێت لە بەهشتەوە هەموو بەیانیان و ئێوارانێک لە شەهیدانی ئوحددا هەیە کە بێ پەردە لەگەڵ خوادا گفتوگۆی کردووە جابیری کوڕی عەبدوڵڵا ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت، کاتێک عەبدوڵڵای کوڕی عەمری کوڕی حەرامی باوکم شەهید کرا، پێغەمبەر درودی خوای لەسەر بێ پێم گەیشت و فەرمووی، جابر بۆچی دەتبینم پەشێو و دڵشکاوی؟ منیش وتم ئەی پێغەمبەری خوا، باوکم شەهید بووە، قەرزاری و خێزان و مناڵی بەجێ هێشتووە. پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی، ئایا مژدەت بدەمێ و پێت ڕاگەیەنم کە باوکت چۆن بەخوا گەیشتووە و چی پێوتووە منیش وتم بەڵێ ئەی پێغمبەری خوا پێغمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی خی گەورە گفتوگۆی لەگەڵ کەس نەکردووە تەنها لەو دیوی پەردەوە نەبێت بەڵام باوکی تۆی زیندوو کردەوە و ڕوبەڕوو گفتوگۆی لەگەڵدا کرد بێ پەردە و فەرمووی ئاوات بخوازە و داوام لێ بکە با بدەمێ. عەبدوڵا وتی، خودایە! زیندووم بکەرەوە تا دووبارە لە پێناوتا بکوژرێم. خوای گەورە فەرمووی، پێشتر بڕیارم داوە کە ئەوان جارێکی تر بۆ ئەوێ ناگەڕێنەوە. عەبدوڵا وتی، خوایە ئەم هەواڵەمان بگەیەنەرە ئەوانەی دوامان. جابر دەفەرموێت، خوای گەورە ئەم ئایەتەی دابەزاند، جەستەی هیچ نەگۆڕابوو و تێک نەچوو بوو نە کەم نە زۆر پێیان وت ئەی کفنەکەیت بینی؟ وتی کاتێک نێژرا تەنها پارچە پۆشاکێک هەبوو دەم و چاوی پێدا پۆشرا و گیای حرملدرا بەسەر قاچەکانیدا دوایی ئەو پۆشاکەشماندی وەک خۆی مابوو و گیای حرمیلەکەشی وەک خۆی هەر لەسەر هەردوو قاچی مابەوە لە دوای چ و شش ساڵ سێ پێغەمبەر درودی خی لەسەر بێ گۆڕستانی شەهیدەکانی ئوحودی ناونا گۆڕی براکانمان و گۆڕستانی بەقیعی مەدینەی ناونا گۆڕی هاوەڵانمان ڕەبیعی کوڕی هەدیر دەڵێت تەڵحی کوڕی عوبەیدوڵلا پێیوتم لەگەڵ پێغەمبەردا درودی خۆی لەسەر بێ چوینە دەرەوە بۆ گۆڕستانی شەهیدەکانی ئوحود ڕۆیشتین تا سەرکەوتین بەسەر حێڕەتولواقیم لە ناوچەی بەیدا لەوێشەوە شۆڕ بووینەوە بەرەو خوار و بەلای هەندێک گۆڕی نزمدا ڕۆیشتین وتمان ئەمە گۆڕستانی براکانمانە پێغەمبەر درودی خی لەسەر بێ فەرمووی ئەوە گۆڕستانی هاوەڵانمانە پاشان لەوێ دەرچوین تا گەیشتینە گۆڕستانی شەهیدەکانی ئوحد پێغەمبەر درودی خی لەسەر بێ فەرمووی ئەوە گۆڕستانی برایانمانە چوار پێغەمبەر درودی خی لەسەر بێ زۆر بە تایبەتی سەردانی گۆڕستانی شەهیدەکانی ئوحدی دەکرد ئەبوو هۆڕێ ڕزای خی لەسەر بێ دەفەرمێت پێغەمبەر درودی خی لەسەر بێ سەردانی گۆڕستانی شەهیدەکانی ئوحدی دەکرد هەر کە دەگەیشتە لای خوارەوەی شیوەکە دەی فەرموو سەڵاوتان لێبێت بۆ ئەو ئارامگریەتان کە دواجار باشترین جێگەتان بەرکەوت پاشان ئەبوو بەکریش ڕزای خی لەسەر بێ لە دوای پێغەمبەرەوە درودی خی لەسەر بێ هەروای دەکرد و عمەریش ڕزای خی لەسەر بێ لە دوای ئەبوو بەکر هەروای دەکرد و عوسمانیش ڕزای خی لەسەر بێ لە دوای عومەرەوە هەر وای دەکرد. پێنج، پێغەمبەر درودی خوای لەسەر بێ، پێش وەفاتی هات بۆ سەر گۆڕستانی شەهیدەکانی ئوحود وەک ماڵئاواییەک و بۆ دواجار نوێژی لەسەر کردن. عوقبەی کوڕی عامر ڕەزای خوای لەسەر بێ دەفەرمێت، پێغەمبەر درودی خوای لەسەر بێ ڕۆژێک لە مەدینە چووە دەرەوە بۆ سەر گۆڕستانی شەهیدەکانی ئوحود و نوێژی مردووی لەسەر خوێندن. پاشان گەڕایەوە و چووە سەر مینبەرەکەی ئەمەش وەک ماڵئاواییەک بوو لە زیندووەکان و مردووەکان شەش پێغەمبەر درودی خوای لەسەر بێ هەر کات باسی شەهیدەکانی ئۆحدی بکردایە خۆزگەی دەخواست کە ئەویش لەگەڵیاندا شەهید بواە جابیر ڕزای خی لەسەر بێ دەفەرموێت هەر باسی شەهیدەکانی ئۆحد بکرایە گوێم لێبوو پێغمبەر درودی خی لەسەر بێ دەی فەرموو بەڵام من سوێن بەخوا پێم خۆش بوو لەگەڵ هاوەڵانی دامێنی چیاکە بڕۆشتمایە واتە شەهید بوومایە حوت پێغەمبەر درودی خی لەسەر بێ خێزانی شەهیدەکانی ئۆحودی بەسەر کردەوە بشتی کوڕی عقرە بە ڕزای خی لەسەر بێ دەفەرمێت گەیشتم بە پێغەمبەر درودی خی لەسەر بێ لە ڕۆژی ئۆحوددا پێیوتم باوکم چی لێ هاات پێغەمبەریش درودی خی لەسەر بێ فەرمووی شەهید بوو ڕەحمەتی خی لەسەر بێت ئیتر منیش گریام پێغەمبەر درودی خوای لەسەر بێ منی گرت و دەستی هێنا بەسرمدا و لەگەڵ خۆی سواری کردم و پێیوتم بێدەنگ بە چی دەتگرێنێت ئەی ڕازی نابیت کە من باوکت بم و ئائیشەش دایکت بێت هەروەها پێغەمبەر درودی خوای لەسەر بێ سەردانی خێزانی حەمزەی کرد محەممەدی کوڕی یەحیا لە خەولەی کچی فەهد کە خێزانی حەمزەی کوڕی عەبدول متەلیب بوو دەیگەڕێتەوە دەفەرمێت لە دوای شەهید بوونی حەمزە پێغەمبەر درودی خوای لەسەر بێ هات بۆ سەردانم و پێم وت ئەی پێغەمبەری خوا من پێم خۆش بوو کە پێت بگەم تا پرسیاری شتێکت لێ بکەم بۆیان باس کردوم تۆ حوزێکت هەیە لە نێوان ئەوێ و تا ئەوێ دەبێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی بەڵێ خزمانی تۆ خۆشەویستترین کەسانن لای من کە بێن و لی بخۆنەوە خەولە دەڵێت خواردنێکم لە لەگەنێکدا یاخود لە قاپێکدا لێ نزیک کردەوە کە دەستی بۆ برد گەرمای خواردنەکە گەیشت بە دەستی و سوتا و فەرمووی ئاه پاشان فەرمووی ئادەمی زاد گەرگەرمی بەرکەوێت دەڵێت ئاه وەگەر ساردیشی بەرکەوێت هەر دەڵێت ئاه سریە و غەزاکانی نێوان ئوحد و خەندەق غەزای ئوحد ئاسەوارێکی گرانی لەسەر مسلمانان جێهێشت جولەکەکان و دوڕوەکان دوژمنایەتی خۆیان ئاشکرا کرد بۆ پێغەمبەر و ئاینەکەی و کەوتنە دوورخستنەوە و ساردکردنەوەی خەڵکی لە چوونە ناو ئاینی ئیسلامەوە ئیبن و شیهابی زوهری ڕەحمەتی خی لێبێ دەفەرمێت دوڕوەکان لە کاتی گریانی مسلمانەکان پیلانیان دەگێڕا لە دوورخستنەوەی خەڵکان لە چواردەوری پێغەمبەر درودی خی لەسەر بێ و دەکەوتنە غەمبارکردنی مسلمانان جولەکەکان و دوڕوەکان ئەو قسانەی کە لە پێشدا نەیان دەتوانی بیڵێن دوای ئەم کارەساتە بە ئاشکرا دەیانوت و جم و جوڵیان دەست پێ کرد جولەکەکان قسەڵۆکیان بڵاو دەکردەوە و دەیانوت ئەگەر محەممەد پێغەمبەر بواە نەیان دەتوانی سەرکەون بەسەریدا. و ئاوهای بەسەر نەدەهات بەڵام محەممەد تەنها پاشایەتی دەوێت جارێک سەردەکەوێت و جارێک دژمنانی سەردەکەون ئەمەش کاری دنیاویستیە و دوورە لە پێغەمبەرایەتی دووڕوەکانیش بە مسلمانانیان دەوت گەر ئێوە قسەی ئێمەتان جێبەجێ بکردایە ئاوهاتان بەسەر نەدەهات. سریەی ئەبو سەلەمە بۆ ناوچەی قوطن. وردەکاریەکانی ئەم سریەیە تەنها واقیدی باسی کردوە ئەویش مەتروکە و ڕیوایەتەکەی وەرناگیرێت بەڵام بۆ ئاشنابوون کورتەکەی باس دەکەین. هەواڵەکان گەیشتن بە پێغەمبەر درودی خوای لەسەر بێ کە تەڵحە و سەلەمە هەردوو کوڕی خوەیلد، خۆیان و هۆزەکەیان لەگەڵ گوێڕایەڵانیان لە بەنی ئەسەدی کوڕی خوزەیمە خۆیان ساز دەکەن بۆ جەنگ و پەلاماردانی مسوڵمانان بۆیە دەست بەجێ پێغەمبەر درودی خوای لەسەر بێ سریەیەکی نارد کە 150 کەس بوون و ئەبوو سەلەمەی کردە سەرۆکیان و ئاڵاکەی دایە دەست سریەکە بەڕێکەوتن لە ناکاودا پەلاماری دژمنیاندا و دەستیان گر بەسەر هەندێک وشتر و ئاژەڵدا و دژمن ڕای کرد پاشان لە سەتای مانگی محەڕەمدا گەڕانەوە شاری، مەدینە. ناردنی عەبدوڵڵای کوڕی ئونەیس. موسای کوڕی عوقبە ڕەحمەتی خوای لێ بێ دەفەرموێت، پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ عەبدوڵڵای کوڕی ئونەیسی سولەمی نارد بۆ لەناوبردنی سوفیانی کوڕی عەبدوڵڵای نەبیحی هوزەلی کە لە دۆڵی عورنەی بەردەم دەشتی عەرەفەی پشت مەککەوە بوو لەوێدا خەڵکانێکی لێکۆبوونەوە بە مەبەستی خۆسازدان بۆ هێرشکردنە سەر موسڵمانان. عەبدوڵاش ڕۆیشت و لە ڕێگەدا لەگەڵ خەڵکانی ئەو ناوچەیەدا بەڕێکەوتبوو، خۆی بە یەکێک لە هۆزی خوزاعە دەناساند و بە هەر کەسێ بگەشتایە پێی ڕادەگەیاند کە ئەو دەیەوێت خۆی بگەیەنێتە سوفیانی هوزەلی. تا عەبدوڵا بەڕێکەوت خۆی گەیاندە سوفیانی هوزەلی کە لەو کاتەدا لە دۆڵی عورنە بەڕێکەوتبوو و هەموو ئەحابیشەکانی هاوپەیمانی چواردەوری کەعبەی بەدواوە بوو، عەبدوڵڵا دەڵێت کاتێک کە سوفیانم بینی زۆر زۆری لێترسام وتم خوا و پێغەمبەرەکەی ڕاستیان فەرمووە پاشان خۆمم بۆ مەڵازدا و لە کەمیندا بووم بۆی تا خەڵکان ئارام بوون و حەوانەوە پاشان فرسەتم لێهێنا و لە ناوم برد بەناوی خی بەخشندەی میهرەبان ئەڵلقەی چلو دوو بەڕێزان لە ئەڵلقەی ڕابردوودا گەیشتینە سەر ئەو باسەی کە پێغەمبەر درودی خی لەسەر بێ عبدوڵی کوڕی ئونەی سینار ڕزای خی لەسەر بێ بۆ لە ناوبردنی سوفیانی کوڕی عبدوڵی نەبێحی هوزەلی باسمان لەوە کرد کە وردەکاری ئەم بەسەرهاتە لە دوو ڕیواەتدا گێڕاوەتەوە بە پشتیوانی خی گەورە لەو دوو ڕیواەتەوە دەست پێ دەکەینەوە یەکەم ڕیوایەتەکەی ئیمام ئەحمەد لە عەبدوڵڵای کوڕی عەبدوڵڵای ئونەیسەوە ڕەزای خوای لەسەر بێ دەیگێڕێتەوە و دەفەرموێت، پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ بانگی کردم و پێی وتم، هەواڵم پێ گەیشتووە کە خالیدی کوڕی سوفیانی نەبیحی هوزەلی خەڵکی کۆ دەکاتەوە بۆ جەنگ لەگەڵ مندا لە ناوچەی عورنە، لە ڕیوایەتێکی تردا لە نەخلە، تۆش بگەرە ئەو کەسە و بیکوژە. منیش وتم ئەی پێغەمبەری خوا شێوەیم پێ بڵێ تا بیناسمەوە. پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی نیشانەی ناسینەوەی نێوان تۆ و ئەو ئەوەیە کە دەیبینیت شەیتانت بیردەکەوێتەوە و هەز دەکەیت لەرزۆکە عبدوڵا دەفەرمێت منیش شمشێرەکەم لەگەڵ خۆم برد تا گەیشتمە لای لە ناوچەی عورنا ئەو لەگەڵ یەکێک لە ژنەکانیدا جێگەیەکیان چاک دەکرد لە کاتی نوێژی عسردا بوو کاتێک کە بینیم بەو شێوازە لەرزۆکیی ناسیمەوە کە پێغەمبەر درودی خی لەسەر بێ بۆی باس کرد بووم لەوێدا ترسام کە هەوڵدانم بۆ لەناوبردنی ببێتە هۆی لەبیرچوونەوەی نوێژەکەم. لە دڵی خۆمدا وتم، دەترسم هەوڵ و پەلامارەکەم بۆ لەناوبردنی ببێتە هۆی دواخستنی نوێژەکەم. بۆیە هەر بە ڕۆیشتنەوە ڕوو بە ئەو نوێژەکەم کرد و ئاماژەم بە بەرزکردنەوە و نزمکردنەوەی سەرم دەکرد لە ڕکوع و سجوددا تا گەیشتمە لای و پێی وتم، پیاوەکە تۆ کێی؟ منیش وتم پیاوێکی عەرەبم، باسی تۆ و ئامادەکردنی سوپاکەتم دژ بەو پیاوە پێگەیشتووە و هاتووم تا کۆمەکیت بکەم لەو کارەتدا. ئەویش وتی، بەڵێ من سەرقاڵی ئەو کارەم. منیش تۆزێک لەگەڵیدا ڕۆیشتم تا فرسەتم لێ هێنا و بە شمشێرەکەم لێمدا تا کوشتم و هەڵاتم. ئینجا ژنەکانی گەیشتنە سەری و ئەو ناوەم بەجێهێشت و گەڕامەوە لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ. کاتێک منی بینی فەرمووی، ڕوخسارت ئازاد و ڕزگار بێ و سەرکەوتنت پێوە دیارە منیش وتم من ئەوم کوشت ئەی پێغمبەری خوا پێغمبەریش درودی خی لەسەر وێ فەرمووی ڕاستت کرد پاشان هەستا و منی لەگەڵ خۆیدا برد بۆ ناو ماڵەکەی خۆی و گۆچانێکی کوڵیدایە دەستم و فەرمووی ئەمە بەدەستەوە بگرە تاکو بە من دەگەیت منیش لە ماڵی پێغەمبەر درودی خوای لەسەر بێت چوومە دەر و ئەو گۆچانم بەدەستەوە بوو هاوەڵانم پێیان وتم ئەم گۆچانە چییە بەدەستەوە وتم ئەم گۆچانە پێغەمبەر درودی خوای لەسەر بێ پێی بەخشیم و داوای لێکردم کە لای خۆم بیهێڵمەوە وتیان بۆچی ناگەڕیتەوە پرسیاری ئەو گۆچانە لە پێغەمبەر بکەی درودی خوای لەسەر بێ منیش گەڕامەوە خزمەت پێغەمبەر وتم ئەی پێغەمبەری خوا ئەم گۆچانەت بۆچی پێبەخشیوم پێغمبەر درودی خی لەسەر بێ فەرمووی ئەو گۆچانم پێبەخشیت تا نیشانەیەک بێت لە نێوان من و تۆدا لە ڕۆژی قیامەتدا لەو ڕۆژەدا کە زۆر کەم لە خەڵکان نیشانەی وایان بەدەستەوە دەبێت عبدوڵا دەفەرمێت عبدوڵای باوکم لەو ڕۆژەدا لەگەڵ گۆچانەکەیدا بوو هەردەم لەگەڵی بوو تا مرد و دواجار کرایە ناو کفنەکەی و بەیەکەوە نێژران دوو ڕیواەتەکەی ئەبوو نعیم لە عبدوڵای کوڕی ئونەیسی جوهانیەوە دەیگەڕێتەوە کە فەرموویەتی جارێکیان پێغەمبەر درودی خی لەسەر بێ فەرمووی کێ هەیە خالیدی کوڕی نەبی حەم بۆ لەناو ببات ئەو ڕۆژە خالید پیاوێکی هۆزی هوزەیل بوو نیشتەجێی شیوی ئورنەی لای کێوی عرفە بوو عەبدوڵڵا دەفەرموێت، من لە وەڵامدا وتم، ئەی پێغەمبەری خوا، من ئەو کارە ئەنجام دەدەم، بەڵام شێوە و ڕوخساری ئەو پیاوەم بۆ ڕوون بکەرەوە. فەرمووی هەر کات ئەو پیاوە ببینیت زۆری لێ دەترسیت. وتم، ئەی پێغەمبەری خوا، سوێن بەوەی کە تۆی بەم پەیامە ڕاستییە ناردووە، تا ئێستا من لە هیچ کەسێک نەترساوم. عەبدوڵڵا بەڕێکەوت تا خۆی گەیاندە کێوەکانی نزیک عەرەفە پێش ڕۆژئاوا بوون دەفەرموێت کە بەو پیاوە گەیشتم و بینیم زۆری لێ ترسام ئەو کات دڵنیا بووم ئەمە ئەو کەسەیە کە پێغەمبەر درودی خی لەسەر بێ بۆی باس کردووم ئەو پیاوە بە منی وت تۆ چیت منیش وتم بە دوای کارێکدا هاتووم ئەم شەو جێگەم دەکەنەوە ئەویش وتی باشە وەرە لەگەڵم منیش بە دوایدا ڕۆیشتم و نوێژی عسرم بە دوو ڕکاتی خێرا ئەنجامدا و ترسام هەستم پێ بکات هەر لە دوایەوە ڕۆیشتم تا فرسەتم لێ هێنا و بەشم شێرەکەم لێمدا و کوشتم پاشان ڕام کرد و دەرچووم تا خۆم گەیاندەوە شاری مەدینە چوومە خزمەت پێغەمبەر درودی خی لەسەر بێ و هەواڵەکەم بۆ گێڕایەوە پاشان پێغەمبەر درودی خی لەسەر بێ کورتە گۆچانێکی پێ بەخشیم و فەرمووی، ئەم کورتە گۆچانە بە دەستەوە بگرە تا بە من دەگەیت لە قیامەتدا، چونکە کەمترینی خەڵکان لەو ڕۆژەدا ئەم نیشانە و کورتە گۆچانەیان بە دەستەوە دەبێت. واتە کەمترینی خەڵکان لە ڕۆژی کۆتاییدا کردەوەی وەهایان دەبێت کە خۆیانی پێ ڕاگرن. محەمەدی کوڕی کەعب ڕەزای خوای لەسەر بێ دەفەرمێت عەبدوڵای کوڕی ئونەیس وەسیەتی کرد کە ئەو گۆچانە لەگەڵیدا بکرێتە گۆڕەکەیەوە ئەوە بوو عەبدوڵا وەفاتی کرد و گۆچانەکەی کرایە سەر سکی و کفن کرا و هەردوو پێکەوە نێژران ناوی ئەو پیاوە لای هەندێک سوفیانی کوڕی عەبدوڵای کوڕی نەبیحە وەکو موسای کوڕی عقب فەرمووی وەلای هەندێکی تر ناوی خالیدی کوڕی سوفیانی هوزەلیە وەکو ئیبن و ئیسحاق و ئیبن و هیشام فەرموویان وەلای هەندێکی تر ناوی خالیدی کوڕی نەبیحی عەمبەریە ناردنی هەندێک بانگخواز بۆ ڕەجیع هۆزی هوزەیل هەوڵی تۆڵەسەندنەوەی سوفیانی هوزەیلیان دەدا لە موسوڵمانان. بۆ ئەنجامدانی ئەو کارە دەستیان دایە غەدر و خیانەت و ناپاکی دژ بە موسوڵمانان. واقیدی ڕەحمەتی خوای لێ بێ دەفەرمێت، بەنو لیحیان تیرەیەکی هۆزی هوزەیل بوون. چوونە لای خێڵی عەزڵ و قارە و هەندێک پارەیان پێ بەخشین تا بڕۆن بۆ لای پێغەمبەر درودی خۆی لەسەر بێ و داوای لێ بکەن تا چەند کەسێ لە هاوەڵانی لەگەڵیاندا بنێرێت و خەڵکان بانگەواز بکەن بۆ ئاینی ئیسلام و تێیان بگەیەنن بۆ ئەوەی دواجار ئەوان بتوانن دەست بەسەریان بکەن و پارەیەکیان پێ پەیدا بکەن و بیان فرۆشن لە مەککە ئیبن و ئیسحاق ڕەحمەتی خوای لێ بێ دەفەرموێت لە دوای جەنگی ئۆحود کۆمەڵێک لە هۆزی عەزل و قارە هاتن بۆ لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ وتیان ئەی پێغەمبەری خوا هەندێکمان مسلمان بووین ئێمە هاتوین داوات لێ دەکەین کەسانێک لە هاوڵانت بنێریتە لامان تا ئەم ئاینەمان تێگەیەن و قورآنمان فێر بکەن لەگەڵ نەریت و یاساکانی تری ئیسلامدا پێغەمبەریش درودی خی لەسەر بێ شەش کەس لە هاوڵانی لەگەڵ ناردن ئەوانیش مرسیدی کوڕی ئەبوو مرسیدی غەنەوی خالیدی کوڕی بەکیر، عاسیمی کوڕی سابیتی کوڕی قلەح، زەیدی کوڕی دەسنە، عەبدوڵای کوڕی تاریق و خوبەیبی کوڕی عەدی، سەرۆکی ئەم کۆمەڵە مورسیدی کوڕی ئەبو مورسید بوو. ئەمە لە ڕیوایەتەکەی ئیبن ئیسحاق و موسای کوڕی عوقبە و عوروەی کوڕی زوبەیردا. بەڵام لە ڕاستیدا ئەوان دە کەس بوون و پێغەمبەر درودی خوای لەسەر بێ ناردنی تا هەواڵی ئەو ناوەی بۆ بهێنن. ئەمەش بەهێزتر و ڕاستترە وەک ئەبوو هوڕێرە ڕزای خی لەسەر بێ دەفەرمێت پێغمبەری خوا درودی خی لەسەر بێ مەفرەزەیەکی دەکەسی بۆ هەواڵگیری نرد عاصمی کوڕی ثابتی کردە سەرۆکیان ئەوان لە سەفەری ساڵی چوارەمی کۆچیدا بەڕێکەوتن تا گەیشتە ناوچەی هیدئی نێوان عوسفان و مەکە لە دووری حوت میل لە عوسفانەوە لەوێدا هەواڵی هاتنی ئەوان درا بە کوڕانی بەن و لحیان لە هۆزی هوزەیل ئەوانیش نزیک لە دوو سەد پیاوی تیر هاوێژیان هەبوو شوێنیان کەوتن و بەدوای شوێن پێکانیان ڕۆیشتن عاسیم و هاوەڵانی بەڕێکەوتن تا لە پارشێودا گەیشتە لای ئاوی ڕەجی و لایەندا حەوانەوە و خورمای عجویان خوارد و ناوکە خورمایەکیان لەو جێگەیەدا لێبەر بوویەوە چونکە ئەوان بە شەو دەڕۆشن و بە ڕۆژیش خۆیان مەڵاز دەدا بەن و لەحیان شوێنیان کەوتن تا گەیشتە جێی حەوانەوەکەیان ئەو ناوکە خورمایان لەوێدا دۆزیەوە وتیان ئەمە ناوکی خورمای مەدینەیە پاشان بە شوێنیاندا ڕۆیشتن تا پێیان گەیشتنەوە عاصیم کە ئەوانی بینی لەگەڵ هاوڕێکانیدا هەموو ڕایان کرد و چوونە سەر بەرزاییەک ئەوانیش هاتن و چوار دەوریان لێگرتن پێیان وتن دابەزن خۆتان بدەن بەدەستەوە پەیمانتان دەدەینێ گەر خۆتان دابەزن و بێنە لامان هیچ کەسێکتان لێ نەکوژین لە ڕیواەتەکەی ئبن و ئیسحاقدا ڕحمەتی خی لێبێ دەفەرمێت وتیان سوێن بخوا ئێمە نامانەوێت ئێوە بکوژین، بەڵام دەمانەوێت پارەیەکتان پێوەرگرین لای دانیشتوانی مەکە و پەیمان و بەڵێنی خواتان دەدەینێ کە نەتان کوژین. عاصمی کوڕی ثابت کە سەرکردەی مەفرەزەکە بووتی، خەڵکینە! سوێن بەخوا من لەسەر بەڵێنی کافر دانابەزم و کافر هیچ بەڵێن و متمانەیەکی نییە لای من. پاشان وتی، خوایە! من ئاینەکەت بۆ دەپارێزم تۆش جەستەم بپارێزە خوایە ئەم هەواڵەمان بگەێنەرە پێغەمبەر درودی خی لەسەر بێ ئیتر تیر هاوێژە کافرەکان کەوتنە تیرباران کردنیان لە ئەنجامدا عاسیم و حوت کەسی تریان لێ شەهید کردن پاشان پەیمان و بەڵێنەکەیان لێ دووبارەکردنەوە ئەو سێ هاوڵی کە لە ژیان دامابوون هات نەخوارەوە و بەو بەڵێن و پەیمانیان خۆیاندا بەدەستەوە ئەوانیش خوبەیبی کوڕی عەدی و زەیدی کوڕی دەثنە و عەبدوڵڵای کوڕی تاریق بوون. کاتێک دەستگیریان کردن، بە پەتی کەوانەکانیان بەستیاننەوە و لەوێدا عەبدوڵڵای کوڕی تاریق وتی، ئا ئەمە یەکەم غەدر و پابەند نەبوونتانە بە پەیمانەکەتانەوە، سوێن بە خوا لەگەڵتاندا نایەم با بکوژرێم وەک هاوەڵەکانم. ئەوانیش ڕایانکێشا و لێیاندا، بەڵام هەر لەگەڵیان نەچوو. تا دواجار لەوێدا شەهیدیان کرد پاشان خوبەی بوو زەیدیان پێش خۆیاندا و گەیاندیان نە شاری مەکە ئەمەش لە دوای ڕووداوی جەنگی بەدری زۆر تاڵ بوو بەلای قوڕیشیەکانەوە لە مەکە کوڕانی حارسی کوڕی عامری کوڕی نەوفەل خوبەی بیان کڕی چونکە خوبەیب حارسی کوڕی عامری کوشتبوو لە جەنگی بەدردا خوبەیب لای ئەوان بەدەست بەسەری مایەوە کچەکەی حارس دەڵێت کاتێک کوڕانی حارس بڕیاری کوشتنی خوبەی بیاندا خوبەیب داوای موسی کرد تا هەندێک شوێنی بتاشێت بۆ ئەوەی خۆی ئامادە بکات بۆ کوشتن. منیش موسێکم پێدا و ئاگام لە منداڵەکەم نەبوو. تەماشام کرد وا چۆتە ژوورەوە بۆ لای خوبەیب. منیش چووم بە دوایدا. تەماشا دەکەم خوبەیب منداڵەکەی خستۆتە سەر ڕانی و موسەکەی بە دەستەوەیە. کە ئەوەم بینی زۆر ترسام. خوبەیبیش هەستی پێ کردم و وتی، دەترسی من بیکوژم؟ من هەرگیز کاری وا ناکەم ان شاء اللە. کچەکەی حاریس دەڵێت سوێند بەخوا دەست بەسەرم نەدیوە چاکتر بێت لە خوبەیب واللهی ڕۆژێکیان بینیم هەردوو دەستی بەسرابەوە و هێشوەترەیەکی بەدەستەوە بوو لێی دەخوارد لەو کاتەشدا هیچ میوەیەک لە شاری مەککەدا نەبوو من دەمزانی کە ئەوە ڕزقێکە خوا پێی بەخشیوە کاتێک کە خوبەی بیان بردە دەرەوە بۆ ئەوەی لە دەرەوەی حرم بیکوژن خوبەی بەوانی وت ڕێگەم بدەن تا دوو ڕکات نوێش بکەم ئەوان وازیان لێهێنا تا دوو ڕکات نوێژەکەی خوێند پاشان چووە بەردەمیان و پێی وتن گەر لەبەر ئەوە نەبێت بڵێن لە مردن دەترسێت من ئەو نوێژەم زیاتر دەکرد و درێژەم پێدەدا ئەجاوتی خویە دانەدانیان سەرژمێر بکە و هەریەکەیان بە شێوەیەک لە ناو ببە و هیچیان لەسەر زەوی مەهێڵە ئیبن هیشام دەڵێت معاویەی کوڕی ئەبوو سوفیان ڕزای خی لەسەر بێ دەیوت لەو ڕۆژەدا لەوێ ئامادە بووم لەگەڵ باوکمدا کە خوبەیب دوعاکەی کرد باوکم منی دا بەسەر زەویدا لە ترسی دوعاکەی خوبەیب چونکە وا باو بوو دەیانوت پیاوگەر دوعای لێکرا خۆی بدات بەسەر زەویدا ئەو دوعاە کاری لێ ناکات پاشان خوبەیب چەند دێڕە شعرێکی وت کە باسی خۆگری و ناڕەحەتی و گەڕانەوەی بۆ لای خوا دەکرد عروە ڕەحمەتی خوای لێبێ دەفەرمێت بە سێدارەدا هەڵیانواسی بوو کاتێک چەکیان لێ نزیک کردەوە بۆ کوشتنی لەو کاتەدا پێیان وت بڵێ بزانم پێت خۆشە ئێستا محەممەد لە جێگەکەی تۆدابێ ئەویش لە وەڵامدا پێیوتن سوێن بەخوای مەزن پێم خۆش نییە تەنها دڕکێکیش بە قاچی پێغەمبەردا بچێت عقبەی کوڕی حارس کوشتی و بەم جۆرە خوبەی بیەکەم کەس بوو کە دووڕکات نوێژی پێش کوشتنی ئەنجامدا و ئەمەش بووە نەریت بۆ هەموو مسوڵمانێک پێش کوشتن و لە سێدارەدانی ئیبن ئیسحاق ڕەحمەتی خوای لێبێ دەفەرمێت کاتێک زەیدی کوڕی دەثنایان هێنایە پێش بۆ کوشتن ئەبوو سوفیان پێیوت زەید سوێندت دەدەم بەخوا پێت خۆشە ئێستا محەممەد لای ئێمە بێت لەو جێی تۆدا و لە گردردنی بدەین و تۆش لە ناو خێزان و منداڵی خۆت بی زەیدیش وتی سوێند بەخوا پێم خۆش نییە محەممەد درودی خی لەسەر بێ ئێستا لە جێگەکەی خۆیدا دڕکێک ئازاری بدا و منیش لای خێزان و منداڵی خۆم بم اینجا ئەبوو سوفیان وتی لە ژیانم دا بە چاوی خۆم کەسانێکم نەدیوە هاوڕێیانی خۆشیان بوێت بە وێنەی خۆشەویستی هاوڕێیانی محەممەد بۆ محەممەد. لە پاشان نەستاس زەیدی شەهید کرد خی گەورە دوعاکەی عاصمی کوڕی ثابتی وەرگرت و هەواڵ و بەسەرهاتەکەی عاصم و سرجەم هاوڕێیانی گەیان دە پێغەمبەر درودی خی لەسەر بێ لە پاشان کەسانێک لە بێ باوەڕانی قوڕیش لە دوای بیستنی کوشتنی عاصم پیاوانێکیان ناردە ئەو جێگەیە تا سەرەکەی عاصمیان بۆ بهێننەوە چونکە عاسم یەکێک لە گەورە پیاوانی قوڕەیشی کوشتبوو لە جەنگی بەدردا خوای گەورەش پۆلێک زەردەواڵەی زۆری ناردە سەر جەستەی عاسم و بێ باوەڕان نەیان توانی لی نزیک بنەوە و هیچ پارچە گۆشتێکی لێ بکەنەوە لە ڕیواەتەکەی ابن اسحاقدا ڕەحمەتی خوای لێبێ دەفەرمێت بێ بڕوایان کاتێک ئەو زەردەواڵانەیان بینی وتیان لێی گەڕێن تا شەو دادێت ئەو جا زەردەواڵەکان دەڕۆن ئێمەش سەرەکەی دەبین کە شەو داهات خی گەورە بارانێکی زۆری باراند و شیوەکان پڕبوون و لافاو هات و جەستەی ئاسمی برد و بێ بڕوایان هەرچەندە دوایی ئەو ناوە گەڕان نەیان دۆزیەوە کە ئەم باسە گەیشتەوە بە ئیمامی عومەر ڕزای خوای لەسەر بێ فەرمووی خوای گەورە بەندەی بڕوادار دەپارێزێت لە دوای مردنی وەک چۆن پاراستوێتی لە ژیانیدا ئاسم چۆن لە ژیانیدا خۆی دەپاراز لەوەی مشتیک بەرجەستەی بکەوێ خوای گەورەش ئاوەها جەستەی ئاسمی پاراز لە مشتیکەکان لە دوای مردنی لە ڕیوایەتێکی زەعیفدا هاتووە، پێغەمبەر، دروودی خوای لەسەر بێ، عەمری کوڕی ئومەییەی زەمری وەک هەواڵگیرێک ناردۆتە شوێن کوشتنەکەی خوبەیب. عەمر دەڵێت، خۆم گەیاندە ئەو دارەی کە جەستەی خوبەیبی پێوە هەڵواسرابوو. دەترسام کەسانێک لەو جێگەیەدا پەیدا ببن، من بەسەر ئەو دارەدا سەرکەوتم، پەتەکەی خوبەیبم کردەوە و کەوتە سەر زەوی. ئینجا خۆم هەڵدایە خوارەوە بە پەلە کەمێک خۆم دوورخستەوە لەوێ و پاشان گەڕامەوە سەری و دیار نەما وەک ئەوەی زەوی قووتی دابێت کارەساتەکەی بیری مەعونە لە دوای چوار مانگ لە جەنگی ئۆحد پیاوێکی کە لە ڕقی خۆبەزلزان و ناوداری بەنی ئامر کە ناوی ئامری کوڕی توفەیل بوو هاتە خزمەت پێغەمبەر درودی خی لەسەر بێ چونکە دەیزانی کە دواجار هەر پێغمبەر درودی خی لەسەر بێ سەر دەکەوێت و دواڕۆژ هەر بۆ ئەو دەبێت بۆیە دەیویست پێش وەخت شتێک دەست خۆی بخات هات و چووە خزمەت پێغمبەر دروری خی لەسەر بێ و کردیە دەمەقاڵە لەگەڵ پێغمبەردا و دەنگی بەرز کردەوە لەو کاتەدا سابیتی کوڕی قەیز لە پشت پێغمبەرەوە درودی خی لەسەر بێ بە پێوە وەستا بوو شمشێرەکەی بەدەستەوە بوو بە عامری وت ئامر دەنگت نزم کە لە بەردەم پێغمبەردا درودی خی لەسەر بێ لەو کاتەدا برازاکەی عامر پژمی و سوپاسی خوای کرد پێغەمبەریش درودی خوای لەسەر بێ وەڵامی دایەوە واتە وتی یهدیەکە اللە و یصلح بالک پاشان عامر پژمی و نەیوت الحمدللە پێغەمبەریش درودی خوای لەسەر بێ هیچی پێنەوت عامر وتی وەڵامی ئەو منداڵت دایەوە و وتت یهدیەکە اللە و یصلح بالک بەڵام وەڵامی منت نەدایەوە و هیچت نەوت پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی ئەو سوپاسی خوای کرد و وتی الحمد للە عامریش وتی سوێن بێت بە چەندەها ئەسب سوارەوە بێمە سرت پێغەمبەر درودی خوای لەسەر بێ پێیوت خوا بەرپەرچت دەداتەوە پاشانیش دوو کوڕەکەی قیلە واتە هەموو ئەنساری ناو شاری مەدینە لەوێدا عامروتی سەرپشکت دەکەم لە نێوان سێشتدا شارەکان بۆ تۆ و لادێکان بۆ من یان ئەوەتا دەمکەیت بە جێنشین لە دوای خۆت یان ئەوەتا هێرش دەکەمە سەر بە هزار ئەسب سوار و هزار وشتر سوارەوە پێغەمبەر درودی خی لەسەر بێ هەموو تەکانی ڕەتکردەوە و ئامریش گەڕایەوە لای خزمانی خۆی تا خەڵک کۆپ کاتەوە بۆ هێرشکردە سەر پێغەمبەر درودی خی لەسەر بێ پاشان سەرکردەی بەنی عامر، مەلاعیب الاسنە، کە ناوی، ئەبو بەڕا، عامری کوڕی مالیک بوو، گەیشتە مەدینە و سەردانی پێغەمبەری کرد درودی خوای لەسەر بێ. عەبدوڵڵای کوڕی ئەبو بەکر ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت، ئەبو البەڕا، عامری کوڕی مالیکی کوڕی جەعفەری، مەلاعیب الاسنە، هاتەوە خزمەت پێغەمبەر درودی خوای لەسەر بێ و دیارییەکی لەگەڵ خۆی هێنابوو، بەڵام هێشتا هەر موشریک بوو. پێغەمبەریش درودی خوای لەسەر بێ ئیسلامی بۆ باس کرد بەڵام مسوڵمان نەبوو ئیسلامی ڕەت کردەوە پێغەمبەریش درودی خوای لەسەر بێ پێی فەرموو من دیاری کەسێکی هاوتا بڕیاردەر بۆ خوا قبول ناکەم عامری ژووتی ئەی محەممەد بۆ پیاوانێک لە هاوڕێکانت بۆ ناو خەڵکی نەجد نانێریت تۆ پیاوانێکمان لەگەڵدا بنێرە تا قورآن و سنتمان فێر بکەن ئەو کات خەڵکانیش ئەم ئاینە قبوڵ دەکەن پێغەمبەر درودی خی لەسەر بێ فەرمووی من دەترسم کە خەڵکانی ناوچەی نەجد ڕێگەیان پێ بگرن ئەویش وتی من پەنایان دەدەم تۆش هەر کەسێک دەنێریت بەویستی خۆت بینێرە تا خەڵکان بانگەشە بکات بۆ ئەم دینە پێغەمبەریش درودی خی لەسەر بێ منذری کوڕی ئەمری نرد لەگەڵ چل کەس لە هاوڕێیانی بەڵام ڕاستتر وایە وەک لە ڕیوایەتی سەحیحدا هاتووە کە ئەوان حەفتا کەس بوون و مەفرەزە بوون و بۆ چاودێری ئەو ناوە چوونەتە ئەوێ. موسای کوڕی عوقبە ڕەحمەتی خوای لێ بێ دەفەرمێت، پێغەمبەر درودی خوای لەسەر بێ مەفرەزەیەکی چاودێری ناردە ناو خەڵکی نەجد لە ڕووی زەویەکانی بەنی سەلیم کە ئەو کات پێی دەوترا بیئری مەعونە سەرکردەکەشیان مونذیری کوڕی عەمر بوو. وە هەندێک دەفەرموون سەرکردەکەیان مرثدی کوڕی ئەبو مرثد بوو لە ڕیوایەتەکەی ئەنەسی کوڕی مالیکدا ڕەزای خوای لەسەر بێ دەفەرمێت هۆزەکانی ڕەعل و زەکوان و عوسەیە لە بەنی لحیان هاتن وایان ڕاگەیاند کە ئەوان پێشتر لە مسلمانان بوون و داوایان لە پێغەمبەر کرد درودی خوای لەسەر بێ شاندێکی هاوەڵانی بنێرێت بۆ پشتیوانیان دژ بە دوژمنەکانیان پێغەمبەریش درودی خوای لەسەر بێ حەفتا کەسی لە پشتیوانانی خەڵکی مەدینەی لەگەڵ ناردن دەتوانرێت ئەم ڕیوایەتانە ڕێک بخرێت و بوترێت ئەوان داوای کەسانێکی مسلمانیان کردووە تا ئاینیان پێبگەێنن مسلمانبوونی خۆیان ڕاگەیاندووە بەڵام لە ڕاستیدا نیازی سەرەکیان ئەوە بوو کە کۆمەڵێک مسلمان لەگەڵ خۆیان برن تا لەوێ بیان کوژن و تۆڵەی خۆیان لە مسلمانان بکەنەوە و غەدر و ناپاکیان لەگەڵ بکەن ئەنەسی کوڕی مالیک ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ حەرامی نرد لەگەڵ حەفتا سواردا لە ئەنسار بۆ لای بەنی ئامر ئەوانە ئێمە پێمان دەوتن قورآن خوێنەکان لە کاتی ئێمەدا ئەوان بە ڕۆژ دەچوون داریان دەهێنا و دەیان فرۆشت و بە شەویش شەو نوێژیان دەکرد لە ڕیوایەتێکی تردا ئەنەس ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت حەفتا گەنجی ئەنساری کە ناویان قڕا بوو واتە قورئان خوێنەکان لە مزگەوت بوون کە ئێوارەیان لێدەهات دەچوونە گۆشەیەکی شاری مەدینە بۆ لای مامۆستایەک سەرتاسەری شەو قورئانیان دەخوێند و فێری دەبوون و نوێژیان دەکرد خزمانیان وایان دەزانی کە ئەوان هەر لە مزگەوتن و کەسانی ناو مزگەوتیش وایان دەزانی ئەوان گەڕاونەتەوە لای کەس و کاریان تا ڕۆژ هەڵدەهات، ئینجا دەچوون ئاوکێشیان دەکرد و دەچوون داریان دەهێنا و لای ژوورەکانی ماڵی پێغەمبەر درودی خوای لەسەر بێ دایان دەنا. لە ڕیوایەتێکی تردا کە بەیانیان لێ دەبووەوە، ئەوانەی کە توانایان هەبوو دەچوون داریان دەبڕی و دەیان هێنا و ئاوکێشیان دەکرد، ئەوەشی توانای دارایی هەبوایە دەچوون مەڕیان دەکڕی و دەیان هێنا و سەریان دەبڕی و چاکیان دەکرد و لای ژوورەکانی ماڵی پێغەمبەر درودی خوای لەسەر بێ هەڵیان دەواسی بۆ خێر. لە ڕیوایەتێکی تردا دەفەرموێت ئەوان بە ڕۆژ دەچوون ئاو کێشیان دەکرد و ئاویان دەهێنا بۆ مزگەوت و دەچوون دارفرۆشیان دەکرد و بە پارەکەی خواردنیان دەکڕی بۆ هەژارەکانی ئەهلی سوفا واتە ئەوانەی بێکەس و کار بوون و بێجێگە بوون ئەو کۆمەڵە گەنجە هەمویان بەیەکەوە پێغەمبەر درودی خۆی لەسەر بێ نردنی بۆ لای ئەهلی نەجد تا بانگەوازیان بکەن بۆ ئیسلام و هەواڵی ئەو ناوە لە نزیکەوە بزانن هەموو بەڕێکەوتن و پێغەمبەر درودی خوای لەسەر بێ پیاوێکی لەگەڵ ناردن تا ڕێگەی ئەو ناوچەیان نیشان بدات ناوی متطەلیبی سەهمی بوو هەموو چوون تا گەیشتە لای بئرل مەعونە کە 1600 کیلومتر دوورە لە مەدینەوە ئەو ناوچەیە هی بەنی عامر و بەردەڵانەکانی بەنی سولەیم بوو لە هەردووکیانەوە نزیک بوو بەڵام زیاتر لە بەنی سولەیمەوە نزیک بوو کاتێک لای بیرەکە لایەندا و دابەزین حەرامی کوڕی مەلحانیان لەسەر داوای خۆی نرد بۆ لای دوژمنی خوا ئامری کوڕی توفیل تا نامەکەی پێغەمبەریان درودی خۆی لەسەر بێ پێ بگەێنێت حەرام بە هەمووانی وت ئێوە لەم ناوچەیەوە لە من نزیک بن تا دەچمە لایەن گەر ئەوان ڕێگەیان پێدام ئەوە ئێوەشم لێ نزیک دەبێت وەگەر ئەوان منیان کوشت ئێوەش هاوەڵانتان ئاگادار دەکەنەوە ئینجا حەرام و پیاوێکی شەل و پیاوێکی تر ڕۆشتنە لایەن و حەرام پێی وتن ڕێگەم دەدەن تا پەیامەکەی پێغەمبەرتان پێ ڕاگەێنم وتیان بەڵێ ڕێگەت دەدەین حەرامیش لەگەڵیاندا دوا و پێی وتن ئەی خەڵکانی ناوچەی بیری مەعونە من نێراوی پێغەمبەری خوام بۆ ئێوە تا شایەتی بدەن کە هیچ خوایەک نییە جگە لە ئەللا و محەممەدیش بەندە و پێغەمبەری خوایە و ئێوەش بڕواتان بەخوا و پێغەمبەرەکەی هەبێت ئەو لەو قسانەدا بوو ئەوانیش ئیشارەتیان بۆ پیاوێکیان کرد تا بچێت لە دواوە حەرام بکوژێت حەرام قسەی بۆ دەکردن ئەو پیاوەش لە دوایەوە هات و ڕمێکی لە پشتەوە لێدا و لەسەر سنگێەوە دەرچوو حەرامیش کە بینی سەری ڕمەکە لە سنگێەوە دەرچووە و خوێن لە هەموو لایەکەوە هاتە دەر ئەویش بە هەردوو دەستی مشتێک خوێنی بەسەر دەم و چاو و سەری داڕژاند پاشانوتی ئەله و ئەکبەر بردمەوە سوێند بەخوای کەعبە بەو جۆرە شەهیدیان کرد و غەدریان لێکردن و ئەو دوانەی تریشان لە ناو برد پاشان عامری کوڕی توفیل داوای لە بەنی عامیر کرد تا شوێنیان کەون و لە ناویان بەرن بەڵام ئەوان بەدەم بانگەوازەکەیەوە نەهاتن وتیان ئەبول بەڕائی سەرکردیان ڕێگەی داون و پەنای داون و ئێمەش ئەو ڕێگەدانەی ئەبول بەڕا ناشکێنین و ڕێگریان ناکەین و ئەو بەڵێن نامێ ناشکێنین بەڵێ ئازیزان لێرەدا دەوەستین بە پشتیوانی خی گەورە لە ئەڵلقەی داهاتوودا ئەم بەسەرهاتە تەواو دەکەین و دەزانین کە عامری کوڕی توفیل سەردانی هەرسێ هۆزەکەی بەنی سولەیم دەکات و داوایان لێ دەکات کە شوێن مسلمانەکان بکەون و لە ناویان بەرن بە پشتیوانی خی گەورە لە ئەڵلقەی داهاتوودا ئەم بەسەرهاتە تەواو دەکەین تا ئەو کاتەش هەمولایەکتان بەخوای گەورە دەستپێرین خواتان لەگەڵ